بەڕاستی من لە خزمەکانم ئەترسم کە پاش خۆم بە چاکی شوێنم نەگرنەوە و لە دین لابدەن، ژنەکەیشم نەزۆکە و مناڵی نابێ، بۆیە لە میهرەبانی تۆ ئەپاڕێمەوە کوڕێکم پێ ببەخشی سەرداری ئەم خانەدان و جێگا و ڕێگایە بکات. یەرثنی وەیەرث من ئال یعقوب. نیشانەیەکم بۆ دیاری بکە لەسەر بەجێ هاتنی ئەم داخوازیە، خودا وەڵامی دایەوە فەرمووی، نیشانەت ئەوەیە سێ شەو و سێ ڕۆژ بێ ئەوەیش کەڕ و لاڵ بی، بە ئیشارە نەبێ ناتوانی قسە لەگەڵ خەڵک بکەیت و تەنها خەریکی یادی خوا بی. فخرج علی قومه من المحراب فأوحی الیهم ان سبحوا بکرة وعشیا. جا کە ئەو حاڵەی بەسەردا هات لە میحرابەکەی هاتە دەرەوە بۆ ناو قەومەکەی و ئیشارەی بۆ کردن کە بەیانیان و ئێواران تەسبیحاتی خوای گەورە بکەن. یا یحیی خود الکتاب بقوە وآتیناه الحکم صبیا. جا کە یحیی گەورە بوو پێگەیشت پێمان وت، ئەی یحیی! بە هێز و ئیرادە و توانەوە تەورات هەڵبگرە و کاری پێ بکە و بە خەڵکی ڕابگەیەنە، وەک پێغەمبەرە پێشوەکان. یەحیا هەر لە مناڵییەوە عەقڵی تەواو و پێگەشتنمان پێ دا و فێری تەورات و حوکمەکانی بوو. وحنانا من لدنا وزکاة وکان تقیا. لەگەڵ باوک و دایکی چاک ڕەفتار و شیرین گوفتار بوو. خۆی بە گەورە نەئەزانی و سەرپێچ نەبوو. وسلام علیه یوم ولد ویوم یموت ویوم یبعث حیا. سەلام لە لایەن ئێمەوە لەسەر ئەو بێ لەو ڕۆژەدا لە دایک بووە و لەو ڕۆژەدا ئەمرێت و لەو ڕۆژەدا کە بۆ حەشر زیندووەکرێتەوە. ئنجا عیسای بوو. عیسا لە ژێر داوێنیەوە بانگی لێ کرد و پێی وت، خەم مەخۆ، خودا یەکێکی پڕ قەدری لە ژێر داوێنتا دروست کردووە کە لای خودا و لای بەندە پایە و حورمەتی هەیە. وهزی الیک بجذع النخلة تساقط علیک رطبا جنیا. قالوا یا مریەم لقد جیتی شیئا فریا. جا کوڕەکەی هەڵگرت و هاتەوە بۆ ناو قەومەکەی، کە چاویان پێ کەوت بە مناڵەکەوە هەڵی گرتبوو، وتیان ئەی مریەم شتێکی درۆ و بێ ئەسڵت هێناوە، واتە مناڵێکی بێ باوکت هێناوە، ئەڵێن کوڕی خوایە واتە عیسا، حاشا للە، قەت ڕەوا نیە بۆ خودا مناڵ دروست بکا بۆ خۆی، خودا پاک و دوورە لەو جۆرە شتانە، هەر کاتێ فەرمان بە بوونی شتێ بدا و خواستی لەسەر بوونی بێ ئەفەرمێت ببە و ئەو شتەیش دەست بەجێ ئەبێ. وان اللە ربی وربکم فاعبدوه. ئەو کافرانە بترسێنن لە ڕۆژی داخ و خەفەت خواردن کە پاش حیساب لەگەڵ کردن و لێپرسینەوەیە و ئیتر هەموو شتێ ئەبڕێتەوە و بەهەشتی و دۆزەخی لێک جوێ ئەکرێنەوە و ئەوانیش ئەمڕۆ لە غەفڵەت و فەرامۆشی دان و ئیمان ناهێنن. ئینا نەحن نەریث الئەڕض ومن عەلەیها وئیلەینا یورجەعون. تۆ باسی ئیبڕاهیم لە قورئانا بکە بۆ خەڵک بەڕاستی ئیبڕاهیم پیاوێکی ڕاستگۆ و پێغەممەری خوا بوو مەبەست لەو باسەی حەزرەتی ئیبڕاهیمە کە بە باوکی ئەڵێ تۆ بۆ شتی وا ئەپەرستی کە نە هیچ ئەبیسێ و نە هیچ دادێکی کەسەدا. اذ قال لأبیه یا ابت لم تعبد ما لا یسمع ولا یبصر ولا یغنی عنک شیئا. جای شەبمەوە لێتان و کەنارتان لێ ئەگرم لە خۆتان و لەو بتانەیش لیانەپاڕێنەوە و هاواریان لێ ئەکەن بێ لە خوا و هاوار ناکەنە خوا و هاوار لە پەروەردگاری خۆم ئەکەم هیوام وایە لە هاوار لێ کردنی خودای خۆمان نائومێد نەبم. فلما اعتزلهم وما یعبدون من دون الله وهبنا له اسحاق ویعقوب. اذا تتلی علیهم آیات الرحمن خروا سجدا و بکیا. ئەمانە کە خودا نیعمەتی خۆی ڕشتووە بەسەریانا لە پێغەمبەران لە نەوەی ئادەم و لە نەوەی ئەوانەی لەگەڵ نوح لە کەشتیەکەیا هەڵمانگرتن و لە نەوەی ئیبڕاهیم و ئیسڕائیل کە حەزرەتی یەعقوبە و لەوانەی هیدایەتمان داون و هەڵمانبژاردوون کاتێ فەرموودەی خوایان بەسەرا بخوێنرایەتەوە مەگەر کەسێ بگەڕێتەوە بۆ لای خوا و ئیمان بهێنێ و کردەوەی باش بکا ئەوانە ئەڕۆنە بەهەشت و کەم و زۆر ناحەقیان لەگەڵ ناکرێ. جنات عدن التي وعد الرحمن عباده بالغیب. قەسەم بەخوای تۆ هەموو ئەوانە لەگەڵ شەیتانەکانیانا کۆ ئەکەینەوە و پاشان هەموویان بە دەوری دۆزەخا خڕ ئەکەینەوە لەسەر ئەژنۆ و وا ئەمێننەوە تا ئەخرێنە ناو دۆزەخ. ثم لننزعن من کل شیعة ایهم اشد علی الرحمن عتیا. پاشان لە هەر تایەفەیەک کامیان لە خوا یاخی تر و فیززل تر و گوناهبارتر بووبێ ئەوانەیان لە جێی خۆیان هەڵەکەنین و فڕێیان ئەدەینە ناو ئاگری دۆزەخەوە. ثم لنحن اعلم بالذین هم اولی بها صلیا. پاش ئەمەیش ئێمە لە هەموو کەس باشتر ئەزانین ئەوانە کامیان شایەنتری ئەوەن بچنە ناو ئاگری دۆزەخ. ثم ننجی الذین اتقوا ونذر الظالمین فیها جثیا جا پاش ئەوەی هەموومان بردنە دۆزەخەوە ئەوانەیان کە باوەڕیان بە خوا بووە و لە خوا ترساون ڕزگاریان ئەکەین و ئەیانهێنینە دەرەوە و ستەمکارەکان لەسەر ئەژنۆ لەوێ ئەهێڵینەوە وکم اهلکنا قبلهم من قرن هم احسن اثاثا ورئیا پێش ئەمانەیش زۆرمان لە ئەهلی چەرخ و زەمانەی تر لەناو بردووە کە کەلوپەل و دارایی و شتی لەبەرچاوی جوانتر لە هی ئەمانەی ئێستایان بووە واتە ماڵی دونیا شتێ نییە پیاو شانازی پێوە بکا و بە بەڵگەی پایە بڵندی لای خوای بزانێ تۆ بڵێ ئەی پێغەمبەر، ئەو کەسەی لە گومڕاهیدایە با خودا هەر درێژە بە ئەحواڵی بدا و جڵەوی بۆ شۆڕ بکا، جا کاتێ چاویان بەو شتە ئەکەوێ کە خوا گفتی پێ داون کە یا هاتنی سزای دونیایە یا هاتنی ڕۆژی قیامەتە ئەو کاتە ئەزانن و تێ ئەگەن کێ لە بارەی پایە و پلەوە شوێنی خراپترە و لە بارەی لەشکر و یارمەتی دەرەوە لاوازتر و بێ دەسەڵاتترە. خودا هیدایەت و ڕێدەرکردن زیادەکا بۆ ئەوانەی هیدایەت دراون و ڕێنمونی کراون و ئەو کردەوانەی ئەمێننەوە بۆ ڕۆژی قیامەت باشترن بۆ ئادەمیزاد بەلای خواوە و لە ڕووی پاداشیشەوە چاکترن و لە بارەی هیوا پێدارییەوە باشترن. واتە بۆ ئەوە ئەشێن ئینسان چاوەڕوانیان بێ و بەتەمایان بێ ئاخۆ ئەم کابرا ئاگای لە عیلمی غەیب هەیە کەوا ماڵ و ئەولادی ئەدرێتێ؟ یا عەهد و پەیمانی لە خودای میهرەبانەوە وەرگرتووە کە وای مامەڵە لەگەڵ ئەکا؟ کەلا سەنەکتوب ما یقول ونمد له من العذاب مدا. حاشا هیچ کام لەم دوانە لە ئارادا نیە و ئەو قسەیی ئەم ئینسانە کافرە ئەیکا ئێمە لای خۆمان ئەینوسین لەسەری و سزایشی بۆ درێژەکەینەوە تا پڕ بە پێستی تاوانەکانی بێ. ونرثه ما یقول ویأتینا فردا. کە مردیش هەرچی کە ئیڵێ و هەیەتی لە ماڵ و ئەولاد هەمووی لێ وەرەگرینەوە و نابێ بە خاوەنی هیچی و خۆی بە تاقی تەنیا دێتە بەر دەستمان. واتخذو من دون اللە آلهة لیکونوا لهم عزا. ئەو کافرە هاوبەش بۆ خوا دانەرانە چەند خوایەکیان لە خوای عالەم بەولاوە بۆ خۆیان داناوە بۆ ئەوەی لە دونیا و لە قیامەتا بۆیان ببن بە پشت و پەنا و مایەی شان و شکۆ. کەللا سەیەکفوروون بعیبادەتیهم وەیەکوونوون عەلەیهم ضدا. ئایا تۆ نابینی ئێمە شەیتانەکان ئەنێرینە سەر کافرەکان و ئەوانیش بە خەیاڵاتی هیچ و پوچ ئەیانجوڵێننەوە و ئەیانبزوێنن؟ فلا تعجل علیهم انما نعد لهم عدا تۆ لەبارەی ئەو کافرانەوە پەلەت نەبێ، ئێمە ڕۆژیان بە ژماردن لەسەر ئەژمێرین، واتە زۆریان نەماوە. زە. ئەی پێغەمبەر گوێ مەدە بەو کافرانە و ترست لێیان نەبێ، ئێمە بەر لەوان خەڵکی چەندین چەرخ و زەمانمان تەفروتونا کرد، تۆ ئێستا هەست بە کەسیان ئەکەی یان نوزەیەک چیە لێیان یە بیسی؟ عوقبەی کوڕی عامر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، لە صوففە بووین، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت هات بۆ ناومان، فەرمووی، کامتان حەز دەکەن کە هەموو ڕۆژێ بچن بۆ شیوی بتحان یان بڕۆن بۆ شیوی عەقیق لەوێ دوو وشتری مێینەی دووک ئەستوور بێننەوە بۆ خۆتان بەبێ ئەوەی کە بەهۆی ئەوەوە تووشی تاوانێ ببن لەلای خودا یان تووشی دڵ ڕەنجاندنی کەس و کارتان ببن؟ وتمان، قوربان ئەی پێغەمبەری خودا هەموومان حەز دەکەین فەرمووی دەسا هەریەکێ لە ئێوە هەر ڕۆژێ بڕوات بۆ مزگەوت لەوێ دوو ئایەت لە قورئان فێر ببێت کە نامەی خودای بە توانا و مەزن و شکۆمەندە ئەوە لە دوو وشتر باشترە بۆی وە سێ ئایەت لە سێ وشتر باشترە بۆی هەروەها چوار ئایەت لە چوار وشتر باشترە بۆی ئیتر هەروا بیژمێرە زیاتری لە زیاتری باشترە.